لە ئایندەدا خەڵکی تریش دێن موسڵمان دەبن لە گەل و میللەتان پەیوەست دەبن بەمانەوە بێگومان ئەو زاتە باڵادەست و دانا و کار دروستە. ذلک فضل اللە یئتیه من یشاء واللە ذو الفضل العظیم ئەوە ڕێز و بەهرەیەکی خوداییە دەیبەخشێت بەو کەسەی کە خودا خۆی ئارەزووی بکات و شایستە بێت وێنەی ئەوانەی کە تەوراتیان درا بەسەردا تا پەیڕەوی بکەن، پاشان هەڵیان نەگرت و پەیڕەویان نەکرد، وەک گوێدرێژێک وایە کە بارە کتێبێکی هەڵگرتبێت. ئای کە چەندە ناشرینە وێنە و نموونەی ئەوانەی کە ئایەتەکانی خودایان بە درۆ زانیوە و بڕوایان پێی نەبوو. بێگومان خودا هیدایەت و ڕێنموویی ستەمکاران ناکات. ئەی پێغەمبەر پێیان بڵێ، ئەی ئەوانەی لەسەر دینی جوولەکەن، ئەگەر ئێوە بڕواتان وایە کە بەڕاستی ئێوە دۆست و لایەنگری خودان جگە لە خەڵکی تر، کەواتە داوای مردن بکەن و ئاواتی مەرگ بخوازن تا لە ژیانی پڕ مەینەتی دونیادا ڕزگارتان ببێت و بە بەهەشت و دیداری پەروەردگار شاد ببن. ئەی پێغەمبەر پێیان بڵێ، بەڕاستی ئەو مردنەی کە ڕادەکەن لە دەستی هەر یەخەتان پێدەگرێت، لەوە دواش دەگەڕێندرێنەوە بۆ لای کەسێک کە زانایە بە نهێنی و ئاشکرا، ئەوسا ئاگادارتان دەکات بەوەی کە دەتانکرد. واذکروا اللە کثیرا لعلکم تفلحون جا کاتێک نوێژ تەواو بوو ئەوە بڵاو ببنەوە بە زەویدا و بەتەمای بەخششی خوددا هەوڵ و کۆشش بدەن یادی خوددا زۆر بکەن لە هەموو چالاکیەکانی ژیاندا با ناوی ئەو زاتە لەسەر زار و لەناو دڵتاندا بێت بۆ ئەوەی سەرفرازی هەمیشەیی بەدەست بهێنن ئەوانەی کە قافلەی بازرگانیان بینی دەوری پێغەمبەر صلی الله علیه وسلمیان چۆل کرد کاتێک بازرگانیەک یان یاری و گەمەیەک ببینن ئەوە دەچن بەدەمیەوە تۆش بەجێ دێڵن لە کاتێکدا تۆ وەستاوی بە پێوە وتار دەخوێنیتەوە پێیان بڵێ ئەو پاداشت و بەشەی کە لای خودایە بۆ ئیمانداران چاکترە لەو یاری و گەمە و بازرگانییە، خوداش چاکترین ڕۆزی بەخشە بە سەرجەم خەڵکی.